واشهد ان حبيبنا وشفيعنا محمدا عبده ورسوله اللهم صل وسلم وبارك على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم في العالمين انك حميد مجيد اوصيكم عباد الله قال رسول الله صلى الله عليه وسلم اتق الله حيثما كنت وأتبع السيئة الحسنة تمحها وخالق الناس بخلق حسن وقال عليه الصلاة والسلام فيما يرويه عن ربه قال الله تعالى وعزتی وجلالی لانصرنک ولو بعد حین مسوڵمانان ڕەحمەت و بەرەکاتی خوا بڕژێ بەسەر هەموو لایەکماندا و سەلامەت و عاقیبەت خێر بین لە دینمان و لە ژینماندا بەڕێزان هەفتەی ڕابردوو زنجیرە وتارێکم دەست پێکرد با لە خۆمانەوە چاکسازی دەست پێ بکەین پێشەکیەکەیش لەگەڵ خوادا یعنی حەقی خوا بەسەر خۆمانەوە بەجێبێنین و خوا بەو شێوەی شیاوێتی بیناسین و بەو شێوە بیپەرستین و بەو شێوە پەنای پێ ببین و هاواری لێ بکەین کە لایقیەتی ئەو کاتە ئەوەی کەوا لەگەڵ خوادا بەینی وابێ، یجعل له مخرجا، دەروی لێکاتەوە لە تەنگانە، ویرزقه من حیث لا یحتسب، لەوێوە ڕۆزی بۆ ئەنێرێ کە بیری لێ ناکاتەوە، خۆ ئەگەر وا نەبین پشتمان کردە خوا و بەرنامەکەی خوا وابزانین موحتاجی خوا نین، نعوذ باللە. خوا بڕیاری قەتعی داوە أيها الناس أنتم الفقراء إلى الله خەڵکی نە ئێوە داماو و محتاجی دەرگای خوان والله هو الغنی الحمید جمعی پێشوو عرضم کردن هیچ شارستانیەت و شارێکی گەورە و میلەت و نەژادێک نەبوون لە دنیا بە بێ دین بە بێ پەرستگا و مەعبەد ژیابن لە دنیادا دین خواناسی عیبادەت کردن بۆ زاتێک کە تۆ بە گەورە و پیرۆزی ئەزانی فطرەتێکە لە ناخی ئینسانە حەقیقەتێکی علمیە حەقیقەتێکی تاریخیە و پێویستی مرۆڤایەتیە و مرۆڤایەتی بێ ئەوە بە ڕاستی ڕاست و چەپی خۆیان لە یەک جیا ناکەنەوە. بڕیار بوو ئەمڕۆش وتاری دووهەم، بەڵام ئەم گەلی کوردە ئەوەندە نەهامەتی و سەرگەردانی و ماڵوێرانیمان بەسەرا هاتووە، هەر ڕۆژێکمان دەیان کارەسات و ڕووداوی گەورە تیایا ڕووداوە. لەبەر ئەوە ئیجازەتان لێ ئەخوازم لە بەینی جومعەی پێشوو و لە بەینی ئەم جومعەیەدا دوو شتی زۆر گەورە لە ژیانی گەلی کورددا ڕوویان داوە حەزەکەم بەقەدەر کاتی وتارەکەم لەگەڵ یانا ببم و کاتی پیرۆزی ئێوە بگرم ڕووداوی یەکەم لەسێدارەدانی قازی محەمەد و ڕەفیقەکانی بوو لە سی سێی هەزار و نۆ سەد و چل و حەوت و ڕووخاندنی کۆماری مهاباد کە تەمەنی نزیکەی یانزە مانگ بوو بە پیلان و موئامەرەی زلهێزان بە تایبەتی ڕووس و بە بەرتیلی شا ڕەزاشا ئەو کۆمارە لەبارچوو ڕووخێنرا و قازی محەممەد یەکەم سەرۆک کۆماری کورد و سەیفی قازی و سەدری قازی برا و ئامۆزایشی کە دوو پایەی کۆمارەکە بوون لەگەڵیا لە سێدارە دران. ڕووداوی دووهەم لە سی و یەکی سێ کۆڕە و کۆڕەوە مەزنەکەی گەلی کورد دەسی پێکرد و ئەم گەلە ماڵ و بازاڕ و مزگەوت و باخ و مەملەکەتی خۆی بەجێهێشت، دەستی مناڵەکەی گرت و تا ئەو شوێنە بڕیان کرد ڕۆشتن، ئەویش لە سی و یەکی سێی نەوەد و یەکەوە دەسی پێکرد و تا ئەو کاتەی کەوا خوا دەری خێری لەم گەلە کردەوە ئەم دوو بابەتە بە ئیزنی خوا دەبنە بابەتی وتاری ئەمڕۆ ئەویش بۆ ئەوەی کەوا گەلەکەمان بەرچاوی ڕوون بێ لە حەقیقەتی ڕووداوەکان و بۆ ئەوەی کەوا مێژوویەکی دروست تۆمار بکەین قورئانی پیرۆزیش مێژووی گەلانی بۆ تۆمار کردوین قەومی نوح عاد ثەمود ئینجا قەومی ئیبراهیم و موسا و عیسا و پێغەمەرانی تر یونس یوسف هەموو ئەوانە خوا لە قورئانە زنجیرەی ژیانیان و ڕووداو و کارەساتەکانیان بۆ ئێمە تۆماری کردووە، لقد کان فی قصصهم عبرە، عیبرەی تیایە، چیرۆکی گەلان، چیرۆکی پێغەمبەران، ئێمەش گەلێکین لە گەلانی دنیا، گەلێکی موسڵمانین باوەڕمان هەیە بە خوا، بە محمد المصطفی رسول اللە، بە قورئانی پیرۆز، کتێب و بەرنامە و مەنهەج، بە کەعبەی پیرۆز، ڕووگە و قیبلە. باوەڕمان هەیە بە قیامەت و زیندووبوونەوە. ئەم گەلە ئەگەر دەست بنێی بە لووتیا و دەمیشی بئاخنی، بە ئیشارەت سەر بئەدا و ئەڵێ، لا اله الا اللە محمد رسول اللە. بەڵێ لێرە و لەوێ هەوڵ هەیە بۆ ئەوەی کەوا ئەم گەلە بێ دین پیشان بدرێ بەڵام ئەو هەوڵانە نەزۆکن ڕژێمی پێشووش هەوڵی دا ئەم گەلە بە بێ دین بناسێ بۆی ئەنفالی کرد بەڵام نەی پێکا بۆیە کیمیا بارانی کرد بەڵام نەی پێکا هەر کەسێکیش پێ لەو ئاوە بخا سەدام و مێشیل ڕژاندیان مەسیری وەک مەسیری ئەوانە بێ، ئەم گەلە لەگەڵ خوێنیا، لەگەڵ گیانیا، لەگەڵ خاکیا، لەگەڵ شاخیا، لەگەڵ دەشتیا، ئیسلام و قورئان و دین تێکەڵ بووە، لێی جیانابێتەوە. پیاوێک زۆر هەوڵی دابوو کادیرێک لە شەستەکانا نەفەرێک بکا بە حیزبێک کەوا دوور بێ لە دین و ڕووی لە مۆسکۆ بێ لە باتی لە مەکە زۆر هەوڵی لەگەڵایا بوو چەند ساڵێک خەریک بوو بە دڵی خۆی وای زانی بوو مام حاجی و مام دەروێش ئیتر بوون بە کادیرێک و ئەندامێکی ئەو لەپڕێک کارەبا ئەکوژێتەوە دوای تۆزێ کارەبایەتەوە بە دەنگی بەرز ئەڵێ اللهم صل على سیدنا محمد و على آل سیدنا محمد ئەڵێ دەت خواوەر من جوتی ناو ئاوەکەم چەند ساڵە خەریکم لەگەڵ ئەمە فێری ئەەکەم لیلینی مەزن و مارکسی گەورە و ئەنجڵس و فرۆید و هێگڵ و ئەم قسانەی بۆ ئەکەم کەچی خۆل خۆل خۆل چووە سەر بەزمەکەی خۆی هەروای هەروابوو و هەروایشە بێ لەوە زیاتر ناڕۆم بەڕێزان زانایانی ئاینی ئیسلام لە کوردستان کە زۆرینەی زۆری گەلی کورد قورآن فێری کردوین ناز نەفرۆشین و چاکە نەگۆڕینەوە و کەس تەریق نەکەینەوە بەوەی باسی پیاوەتی و ئازایەتی و خەبات و بەخشین و هاوکارییەکانی خۆمان بکەین و بڵێین ئەوەمان کرد و ئەوەمان کرد و ئەوەمان کرد. بەڵام ڕۆژانە و هەفتانە و مانگانە لە ڕووپەڕەی ڕۆژنامە و گۆڤارەکاندا و لە شاشەی تیڤییەکانەوە کەڵەسەرا بە مەلا و نوێژخوێن و ئەهلی مزگەوت و ئیسلامییەکان ئەکەن، بێویژدانی وا هەیە، گوێی لە یەک خوتبەی مەلایەک نەگرتووە لەم کوردستانە کە چی ئەڵێت، مەلاکان باسی کێشە نەتەوایەتی و نیشتمانیەکان ناکەن لەسەر ئەنفال و کیمیاباران و کۆڕە و شەڕی داعش و چی و چی قسە ناکەن جا من چی بکەم کە تۆ کەڕی و کاسی و کوێری صم بکم عمی فهم لا یومنون تۆی خۆت چاو نوقاندووە گوێی خۆو داخستووە ئەگینا وەرە بزانە باس دەکرێ یا ناکرێ بەڵام هەموو ساڵێ و هەموو بۆنەیەک وتارمان هەیە وا ئەمڕۆیش باسی لە سێدارەدانی قازی و کۆڕەوتان بۆ ئەکەم بە یارمەتی ڕەب العالمین لە ساڵی هەزار و نۆ سەد و یەک لە شاری سابڵاغ مەهاباد قازی محەممەد ڕەحمەتی خوای لێبێ لەدایک بوو لە دایک و باوکێکی ئیماندار خوێنەوار بنەماڵە و نەجیبزادە کە پێشەوایەتی دینی و دەسەڵاتی ئەو مەملەکەتەیان بەدەست بوو چەندین ساڵ ئەم پیاوە لەوەها ماڵێکا لەدایک بوو خوێندنی تەواو کرد بوو بە مەلا بوو بە قازی پیاوێکی بە هەیبەت پیاوێکی بە حرمەت پیاوێکی دڵسۆز پیاوێکی لێزان پیاوێکی دانا پیاوێکی کارامە بڕۆن ژیان نامەی بخوێنەوە بە ڕێزان گەنجەکان ئەهلی فەیسبووک براکانم بڕۆن لە گۆگڵ بنووسە قازی محەمەد بە کوردی بە عەرەبی بە ئینگلیزی بە فارسی بەس بنووسە قازی محەمەد با ژیاننامەی قازی بێتە بەرچاو و بیناسی بزانی ئەمە کێ بوو چۆن پیاوێک بوو چۆن بلیمەتێک بوو لێیان سەندینەوە بەڵێ ئەم پیاوە خەباتی کرد. دوای چل و شەش ساڵ لە دایکبوونی لە بیست و دووی یەکی هەزار و نۆ سەد و چل و شەش ئیعلانی کۆماری مەها کوردستانی کرد لە مەهاباد. یانی ڕایگەیاند، گەلی کورد لە ڕۆژهەڵات کۆمارێکی هەیە کە کۆماری کوردستانە و پایتەختەکەی مەهابادە و ئاڵا و ڕەئیس و وەزارەت و ئیدارە و تەرتیباتیان بۆ تەشکیل کرد. ئەمە زۆری نەخایاند لەشکری ڕەزاشا هجوومی هێنا بەرەو کوردستان بەرەو مەنتیقەی مۆکریان بە تایبەتی بەرەو شاری مەهاباد و ئابڵۆقەی شاریاندا قازیان دەستگیر کرد و سەیفی قازیشیان دەستگیر کرد یەکێکیشان لە تاران بوو بۆ مفاوەزات چوو بوو لەگەڵ حکوومەتی ئێرانی ئەو کاتە ئەوشان دەستگیر کرد خەڵکێکی زۆریان گرت هاتنە ناو شار، دوای ئەمە لە بیست و دوو ی یەکی نۆ سەد و چل و شەش کۆماری ڕاگەیاند، لە شانزە ی دوانزە ی چل و شەش یانی نزیکەی یانزە مانگ کەمتر کۆمارەکەیان لەبار برد و حەملەیان کرد و قازییان دەستگیر کرد، لە سی ی سێ ی نۆ سەد و چل و حەوت کە دە ی نەورۆزەکە دە ی نەورۆز یانی بیست و یەکی سێ ئەکاتە یەکی نەورۆز دە ی نەورۆز کە بکاتە سی سێ ئەو ڕۆژە قازی محەممەد و ڕەفیقەکانی لە مەدانی چوارچرا لەو مەیاناکەوە ڕایگەیان کەوا کۆماری کوردستان و ئازادی و سربەخۆی گەلی کورد هەر لەو شوێنە لە سێدارە دران و مەیانی چوارچرا بوو بە چراخانێک مێژووی کورد و مێژووی موسڵمانان و مێژووی مەلاکانی کورد شانازی بەو مەیانە و بەو پاڵەوانانە و بەو ڕۆژانەوە بکەن. لە سەرەڕای کوردی زمانی دایکێتی قازی محەمەد، زمانی فارسی چاک زانیوە لە فارسەکان چاکتر زمانی عەرەبی زۆر باش زانیوە زمانی ڕووسی زانیوە زمانی تورکی زانیوە و زمانی تریشی زانیوە مەلایەکی کورد و کوردێکی مسلمانی نیشتمان و نەتەوە پەروەر بوو بەڕێزان کاتێ دەیگرن نایەڵن محامی بگرن بۆ خۆیان دیفاعیان لێ بکا حکوومەتی ئێرانی ڕەزا پەهلەوی نەیەڵا محامی بگرن محکەمەیەکی عسکەریان تشکیل کرد خۆیان لە محکەمەکە زەلامێکیان دیاری کروتیان وەرە تۆ بەمە محامی ئەم سێ پیاوە و دیفاعیان لێ بکە کە ناوی نەقیب ئەشرەفی بوو ئەم پیاوە تۆزێک تەڕایی ئیمان و ویژدانی تیا بووە بۆیە هەندێک لە مەواقفی قازی محەمەومان بۆ ئەگێڕێتەوە بە کوردی ئیشارە بە هەندێکی یەکەم ئەڵێ قازی محەمەد پیاوێکی گەورە بوو پیاوێکی دانا بوو زۆر بە ئازایەتی لە بەردەم مەحکەمە پارێزگاری لە قەزیە و دۆزی گەلی کورد دەکرد و بە جورئەتە و جورئەتەوە بەپۆڵایانە دیفاعی لە حەقی خۆی و گەلەکەی ئەکرد بە حوکمی زاتی بە تەقریر و دیاریکردنی مەسیری گەلەکەی حکمەت و مەعریفەوە مناقەشەی دەکرد دەلیلی عەجیبی ئەهێنایەوە بۆ ڕەئیسی مەحکەمەکە وتی لە حەقیقەتا، ئەو قازی ئەشرەفی ئەڵێ، لە حەقیقەتا قازی محەمەد بوو موحاکەمەی ڕەئیسی مەحکەمە عەسکەرییەکەی پالەوی ئەکرد بە پێچەوانەوە. زۆر جوان دیفاعی لە خۆی و لە گەلەکەی ئەکرد. هەر دیفاعی لە گەلی کوردیش نەیەکرد، لە کەمە نەتەوەیەکانی تری ناو ئێران دیفاعی لە هەموویان ئەکرد و ئەیانوو مافی هەموویان ڕەوایە بە گەلی فارسیشەوە. داوای ئازادی ڕادەربڕین، داوای موئەسەساتی دەستووری، داوای ئەوەی ئەکرد کەوا وەحشیگەرایەتی و عەسکەرتاریەت نەمێنێ لە وڵاتە. یانی چی لە ئێرانە دەیان گەل و دەیان دیانەت و ئاینزای تیایە ئەبێ هەر چینێک حاکم بێ، ئەمەی بە حاکمەکە وت حاکمە عەسکەریەکە. لە بەردەمی ئەم بەرگری لە خۆکردنە بتەوەدا هەیئەی مەحکەمەی عەسکەری سەرسام بووبوون لە گەورەی ئەم پیاوە و ڕەفیقەکانی و پێداگرتنیان لەسەر مافی ڕەوای گەلەکەیان و و پەشیمان نەبوون لەوەی کەوا کردویانە و کۆماریان ڕاگەیاندووە و یەکێ لە قائید و پێشەوایانی شورتەی مەهاباد تەسریحێک ئەدا ئەمیر پەروێز بۆ مجەلەی ئیتڵاعاتی ئێرانی لە دوای حوکمی ئیعدام جێبەجێکردنەکە ئەڵێ زۆرێک لە مەسئولین لە سەفارەتی ئەمریکی هاتن لە تاران قسەیان لەگەڵ قازی محەممەدا کرد لە سجنا لە شاری مەهاباد یانی هاتن بۆ مەهاباد چوونە لای قازی و قسەیان لەگەڵا کرد یەکێک لەوانە کابراایەکی ئەمریکی پێی وت قازی محەممەد ئەگەر تۆ گوێبیرن لەو قسەیە ئەگەر تۆ بتەوێ قەزیەی کورد چارەسەر بکەی بە پێی سیاسەتەکانی ئەمەریکا لە ناوچەکە ئێمە ڕزگارت ئەکەین لە مردن وعدمان پێدە ئیشمان لەگەڵا بکەی بە گوێرەی ویستی ئێمە قەزیای کوردی چارەسەر بکەی سەفارەتی ئەمریکی بە قازی محەممەد دەڵێ فەرمووی الله ئەکبەر ئەنە ڕەجل صاحب مەبدە من پیاوێکم خاوەن مەبدەئم و لیە وجه واحد یەک ڕووم هەیە یەک ڕوو دوو ڕوو نیم سێ ڕوو نیم ڕوێکم لە ئەمریکا بێ ڕوێکم لە ڕووسیا بێ ڕوێکیشم لە گەلەکەم بێ وليس بإمكاني أن أغش نفسي ناتوانم غش لە خۆم بکەم ئاوا جوابی دانەوە یعنی کاری ئێوە بە من ناکرێ و کاری منیش بە ئێوە ناکرێ کاتێ ئەم سێ شێرە درانە بەر بۆ سەر داری سێدارەکە و جەلادەکان منیان کرد کەوا بە درێژی ئەوەی کە ئەوێ بیڵێ هاتن پەڕۆیان هێنا چاویان ببەستن عادەت ئەوەی ئیعدام ئەکرێ بە پەڕۆیەکی ڕەش چاوی ئەبەسن قازی لای برد دیتپەت ئەو پەڕۆیە چیە من چ تاوانێکم کردوە تا تەریق بمەوە لە بەردەمی گەلەکەما چاوم ببەسم ئەبێ بە چاوی کراوە لە سێدارە بدرێم شەرەفە بۆ من مای خەجاڵەتی نییە ئاخیر لەحزەکانی ژیانم ئەبێ گەلەکەم ببینم و ئەوانیش من ببینن کە من ڕۆڵەی ئەوانم پێشەوەی ئەوانم لەسەر کورد و کوردستانی بوونم لەسەر دین و ژین و وڵاتم ئاوا من لە سێدارە درێم و زوڵمم پێ ئەکرێ. بە دەنگی بەرز دوایەوەی دوورکات نوێژ ئەکات خواحافیزی و ماڵاوایی ئەکات لەگەڵ خوا پەیمان تازە ئەکاتەوە دوعاکا و ئەپارێتەوە کاتێ ئەیبەنە سەر سێدارەکە ئەڵێ بژی گەلی کورد بژی کوردستان ئەم پیاوە بوو پێشەوای یەکەم، ڕەئیسی یەکەم بۆ گەلی کورد، بۆ نەتەوەکەی، ئەوەش چمکێکە لە وەسیەتنامەکەی، بۆتان ئەخوێنمەوە، لەسەر لەسەر داری مەشنەقە و لە سێدارەدان وەسیەتنامە ئەنووسێت بۆ گەلی کورد و پێمان ئەڵێ، برا و خوشکەکانم بەڕێزەکانم من لەوانەیە زۆرێک لە مافی ئێوەم هەزم کردبێ ئەی گەلە ستەم لێکراوەکەم وا من لە کۆتا ساتەکانی ژیانم دام هەندێک ئامۆژگاریتان پێشکەش دەکەم گوێم لێ بگرن داواتان لێ یەکەم سوێنتان ئەدەم بەخوا اناشدکم باللە الا یبغی بعضکم علی بعض توخوا هەندێکتان زوڵم لە هەندێکتان مەکەن دەستدرێژی بۆ سەر هەندێکتان مەکەن دوژمنەکانتان ئەیانەوێ لێتان دوژمنی یەک بن و ئاواتەکانتان نەیەتە دی دوژمن ڕەحمتان پێ ناکە هەر کاتێ فرسەتی بۆ هەڵکەوت بەکارتان ئەیەنێ گورجی خۆی ئەوەشێنێ بێ ڕەحمن بێ بەزەین و نیشانەی ڕێگا و سەرکەوتنی هەر گەل و هەر ئومەتێک بریتیە لە یەک ڕیزی تۆکمەیی برایەتی پشتیوانی کردنی یەکتری ئەی گەلی کوردم ئێوە کەمتر نین لە گەلانی دنیا لەسەر گۆی زەوی. ئێوە لە ڕجولەت و شەهامەت و پیاوەتیە لە پێشی زۆر لە گەلانی دنیاوەن کە ڕزگاریان بووە و خاوەنی دەوڵەت و نیشتمانی خۆیانن. ئەو گەلانەی ڕزگاریان بووە لە دەستی داگیرکەران وەک ئێوە، وەک ئێوە بوون، بەڵام ئەوان یەکڕیز بوون، پشتی یەکیان گرت. ئێوەش بەندایەتیتان بەس بێ ئیتر بۆ دوژمن و داگیرکەران. ڕزگاربوونتان بەسراوە بە یەکڕیزی و بە حەسوودی نەبردن و بە کلکایەتی و چڵکاوخۆری نەکردن بۆ دوژمنانی گەل. ئەی گەلەکەم، براکانم، دوژمن نەتانخەڵەتێنێ، دڵتان بە زەردەخەنەی دوژمن خۆش نەبێ. دوژمنی کورد هەر کەسێک ببێ، هەر ڕەنگێکی ببێ، هەر کۆمەڵ و زمانێکی ببێ، شەفەقەی نییە و بەزەیی نییە بە گەلی ئێمە. و حەمزەی مەنگۆڕی و کەسانی تریان چۆن بە فێڵ و درۆ شۆڕش و ڕاپەڕینەکانیان لەناو بردن هەر وا دەکەن. لە ئەوەڵۆ بە نەرمی دواییە بە ئاگر و ئاسن مامەڵەمان لەگەڵا ئەکەن. بە قورئان سوێنیان خوارد بە قورئان بۆیە ئەوانیان خەڵەتان. و وتیان ئێمە نێتمان باشە لەگەڵ ئێوە ئێمەی عەجەم. دڵمان سافە لەگەڵ ئێوە بەڵام وا ئەسەفا عەلا سورعەتی تەسدیق الکورد دائیمە کورد دڵی سافە قسەیە هەیە بەڕێزەکان ئەڵێن کورد لە جەنگا ئەیباتەوە بەڵام لەسەر مێزی مفاوەزات دایمە ئەیدۆڕێنێ دایمە کورد لە شەڕا ئەیباتەوە بەڵام لە ڕێکەوتنا ئەیدۆڕێنێ وا من کۆتا لەحزەی ژیانم نەسیحەتی ئێوەکەم ئامۆژگاریتانەکەم ئەڵێم پێتان ئەوەی توانیم کردم خوا عالمە بە حاڵم ئاگای لێیە تەقسیرم نەکردووە لە پێشکەشکردنی نەسیحەت لە خەبات و تێکۆشان ئێستەیش ئەمە حاڵمە دووبارەیەکەمەوە بۆتان داواتان لێکەم بە دوژمن مەخەڵەتێن سوێنیان خوار بە قورآن بڕوایان پێمەکەن پەیمان و عهد نابەنە سەر چونکە ئەوان خوا ناناسن ئیمانیان پێی نییە پێغەممەر ناناسن شوێنی ناکەون باوەڕیان بە قیامەت نییە باوەڕیان بە حیساب و بە کتاب نییە ئێوەش تا کورد بن لە نەزەری ئەوانا موجریمن مەحکومن ئەگەر موسڵمانیش بن لەبەر ئەوەیە سەری ئێوە و ماڵی ئێوە و ڕۆحی ئێوە بۆ ئەوان حەڵاڵە من حەزم نەکرد بەجێتان بێڵم لەم حاڵەدا بەڵام ئەمە قەرارە و ئەمە قەدەرە و هاتووە دەست بەخواوە بگرن شوێنی پێغەمبەر بکەون دوایی ئەفەرمێ بە ڕۆڵەکانتان بڵێن با بخوێنن چونکە ئێمە گەلێکین لە گەلانی دنیا عیلم و یەکڕیزیمان نوقسانە هەدەفی گەورە لە بەردەمتانایە گەلەکەم لە خوا داوا ئەکەم مەسیر و سەرکەوتن بۆ ئێوە بێ ئەی ئەی میلەتی کوردم ئامۆژگاریتانەکەم کەوا برای یەک بن پشتی یەک بگرن و فێڵ و خیانەت لە یەکتری مەکەن لەخوا داواکەم سەرکەوتوتان بکە نیعممەتان نیعممەتی سەرکەوتنتان بە نسیب بکە خۆشەویستانم کوردستان ماڵی هەمومانە جێگەی هەمومانی تیا بێتەوە با تەماح و حەسوودی بە یەکتری نەبین بەڕێزەکان وەسێتنامەی قازی زۆر جوانە و درێژە بەڵام ئەکرێت ئێمە ئیسیفادە لەوە بکەین ئەم پیاوە بە ڕێزە ڕەزامەندی خوا عیبادەتی خوا کوردایەتی خەبات و شۆڕش ئیعلان کردنی حکوومەت و کوردستان هەمووی گرێدا بوو بە یەکەوە. هەر کاتێ گەلی کورد بەم جۆرە لەگەڵ خوا مامەڵەی کرد، بەم جۆرە لەگەڵ خۆیان مامەڵەی کرد، گرەو ئەباتەوە، نایدۆڕێنێ، بەجێی ناهێڵێ، سەرکەوتنی دنیا و قیامەت بە دەست ئەهێنێ. بۆیە ئەبێ ئەوانەش کە ئەمڕۆ سیاسەت ئەکەن، دەرسێ لەو سەروەرە وەربگرن. ان تعتقدوا باللە و بما جاء من عند اللە، باوەڕتان بە خوا بێ و ئەوەی لای خواوە هاتووە و بیپەرستن، و تؤمنوا برسوله، باوەڕتان بە پێغەمبەرەکەی بێ و قدوەتان بێ، و پێنج فەرزە نوێژەکانتان نەفەوتێنن، بەهێز بن، بە قوەت بن، برایەتی بپارێزن، یەکڕیزی بپارێزن، نەبنە پیاوی کەس. هەوڵی عیلم و ڕۆشنبیری بدەن، باوەڕ بە دوژمنان مەکەن. هەندێکتان خیانەت لە هەندێکتان نەکەن. ئەگەر توانیتان ئیشێک بکەن ئەوانی تر یارمەتی بدەن. مەوەستن لە تێکۆشان و خەبات ئینشاءڵا بە ئاوات ئەگەن ئەوە هەندێک بوو لە خاڵ خاڵێکی وەسێت نامەکەی قازی محەمەد. قازی ڕۆشت بەڵام زیندووە. خەڵگەیە زیندووە بەڵام مردووە. بیلالی حەبەشی زیندووە. سەلمانی فارسی زیندووە. سەلاحەدینی ئەیوبی زیندووە. خەڵکانی هەن مردوون شەهید کراون بەڵام زیندوون لە دڵی میلەتا ئەژین. هەی شەهێ ئەڕوا و بەو بازاڕا بەڵام مردووە حیسابی هیچی بۆ ناکرێ. لەبەرئەوە با ئێمەش وریابین. بەڕێزەکان، کۆڕەویش حەدەسی دووهەم بوو کە لە سی و یەک ی سێ نەوەد و یەک دەستی پێکرد کاتێ ڕژێمی بەعس لە کوەیت شکا و ئەوەی پێی کرا پێی کرا سوپا شپرزەکەی کە هاتەوە بەرەو عێراق و بەرەو بەغا و کوردستان پەلاماری دا بۆیە گەلی کورد لە پێنج ی سێوە ڕاپەڕینی کرد هەتاوەکو سی ی سێ هەموو باشووری کوردستان، هەرێم، ڕزگاری بوو و ئاه و هەنا ئاهێکی ئیسراحەت و ئۆخەی بە بەری ئەم میللەتە هات. بەڵام چرایەکی سەوزی بۆ هەڵکرا پەلاماری کوردستانی دایەوە. بۆیە ئەوەی گەلی کورد بینیبووی لە ئەنفال و کیمیاباران و زیندە بەچاڵ کردن و گۆڕە بە کۆڵمەڵەکان و ئیعدام و نوگرە سەلمان و شوێنەکانی تر گەلی کورد متمانەی نەبوو بە بەعس و بە سوپاکەی بۆیە ئەم جارە سەر و ماڵ ماڵی بەجێ هێشت ئەوەی بووی بەجێ هێشت بەس تەنها سەر کەوتە ڕێ بەرەو سنوورەکانی ئێران و تورکیا و بەرەو شاخەکان زۆرێکمان شەهید بوون، مناڵمان خنکا، پیرەژن و پیرەپیاو مردن، ناگێرێتەوە، ڕۆمانێکی عەجیبە، زۆر گەورەیە، بەڵام داخەکەم قەڵەمەکان لەسەرەمە نانووسن، نایکەن بە مێژوو، دوایی ئەبێ ڕۆژهەڵاتناسێ بۆمان بگێرێتەوە. ڕامان کرد وڵاتی ئێران و تورکیا دەرگایان نەکردایەتەوە، لەوانەیە لەو دوو سێ ملیۆنە کەسێکی وای دەرنەچووایە و ئەنفالی گەورە لەویا بووایە، بەڵام ماڵیان ئاوا بێ، دەرگایان لێ کردینەوە و خەڵکەکەشیان هات بە دەممانەوە، بە نان، بە ماڵ، بە گیان، بە دەرمان، بە خزمەتکردن، ماڵەکانیان کرد بە خەستەخانە و بە شوێنی حەوانەوەی ئێمە، ماڵیان ئاوا بێ. خوا لە برایەتی کەمیان نەکا بەتایبەتی ئیمام جومعەکان و خەتیبەکان و دەوڵەمەنەکان دەورێکی عەجیبیان بینی لە سەروو هەموویانەوە ئەوە شتێکی حاشا هەڵنەگرە مامەسا مەلا قادری پاوە کە باش هات بەدەم خەڵکەکەوە و هەموو ئیمام جمعەکانی سنووری ئاگادار کردکەوە ئەبێ جەژن لە ماڵانەکەن لە ناو ئۆردوگا بیکەن و بچنە خێمەیەک و دڵی ئەو عێراقی و ئەو ئاوارە و سەر گەر دانانە خۆش بکەن ماڵیان ئاوا بێ یاخوا گەلی کورد ئەبێ لە کۆڕە و دەرز وەرگرێ ئەبێ بیکەین بە مەوقیفێک هەڵوێستەی تیا بکەین بزانین بۆ کورد ئیسیفادەی لە کۆڕە و کیمیابارانی هەڵەبجە کرد چونکە یەک ریز بووین هەمووی کورد ڕۆی گەلانی دنیا کامێرەمان و ڕۆژنامەنووسەکان هاتن بینینیان، گەیاندیان بە دنیا گەلێ گەیە مەزڵومە، ماڵی وێران بووە، ئەنفال کراوە، کیمیاباران کراوە، لەوێوە دەنگمان گەییە دنیا، لەوێوە هاتن بە دەمی ئەم میلەتەوە، لەوێوە لە پێنجی چواری نەوەد و یەک. دوای مانگێک قەراری شەش سەد و هەشتا و هەشت ی ئومەمی موتەحیدە دەرچوو بە ناوچەی ئارام و دژەفڕین نەیانهێڵا تەیارەکانی سەدام بێن بەسەر کوردستانا لە سەروو هێڵی سی و شەش ەوە ئیتر وردە وردە خەڵک گەڕایەوە و کوردستان بەرەو ئاوەدانی چوو لە نۆزدە ی پێنج ی دوو هەزار و نۆ سەد و نەوەد و دوو ئینتیخابات کرا حکوومەت تەشکیل بوو من لەوە زیاتر وەختان ناگرم لەخوا داوا ئەکەم خوای گەورە هەموو لایەکمان موەفەق و سەرکەوتوو بکا ئاقیبەتمان خێر بکا ئیسڵاحی حاڵمان بکا و موەفەق و سەرکەوتوومان بکا بەڕێزان لە سلێمانی کۆنفرانسێک گیرا بە ناوی دابڕان دابڕان قڵیشێکی گەورەی کردە گەلی کورد گەلی کورد تا ئێستا چەند درزی تێبووە بەڵام ئەم کۆنفرانسی دابڕانش قڵیشێکی گەورە کەندەڵانێکی دروست کرد لە بینی ڕیزەکانی گەلا خۆتان هەموو بینیتان چی وترا بە خوا و بە دین و بە قورآن و بەوانە بە هەر حاڵ بەڵام من سوپاسی زانایانی ئیسلامەکەم کە بەیاننامەیان دەرکرد و زۆر زویش چوون بەدەم ئەو مەوزوعەوە و نەیان یەڵاو ئاگرە تەشەنە بسێنێ و گەلی کورد لە ناوە مەشغوڵ بین بە یەکەوە وا شەڕە نەگریسە گەورەکەمان لەبیر بچێ بۆیە توانرا تا حەدێک کۆنترۆڵ بکرێ بەڵام ئێوە ئەبێ وریا بن ئێوەی مسلمان و ئەهلی مزگەوت و دیندار کە ئەوەی کەوا ناخی خوای نەگەرەک بێ با دەمیشی خوای گەرەک بێ هەر دەرەکەوێ تەنەکە و ئاڵتون بەچی جیابنەوە لە یەکتری بەوەی ئەگەر تێزاب و لێدا